بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. تۆمەتی نوێژ لە فڕۆکە دابەزیم ئاسایش لاقی گەزیم کە دڵنیا بوون ئەوم ئاماژەی کرد ژوور بە ژوور دوور بە دوور بەدووی کەوت. لە لاچەپێ ئاماژەی کرد دانیشم. کاغەزێکی سیغاری دا لە ڕیشم. ڕیشت بۆ هێشتۆتەوە؟ هیچ نەڵێی. پێش جەنابت سەد ڕاپۆرت گەیشتۆتەوە. ئەژڵێن زۆر ڕەوانبێژی. لە وتارا وتووتە کوردایەتی گڕۆڵەی وا لە لێژی. دیتی لاڵم. تۆمەتی وا ناکرێ بدرێتە پاڵم. ئەوەش نەبێ هەری ڕەهابی خوێنڕێژی کاتێ ئێمە نەمانهێشت ڕۆیشتی ئێرەت بەجێ هێشت ئێستا لە وڵاتی کوفریش ئەڵێن خەریکی نوێژی.